هەزار و هەشت سەد و پەنجا و هەشت ی زایینی هەتا هەزار و نۆ سەد و چل و حەوت ی زایینی. لە کانوونی یەکەمی ساڵی هەزار و نۆ سەد ی زایینیدا فیزیاگەری ئەڵمانی ماکس پلانک بە گریمانە مەزنەکەی جیهانی زانستی هەژاند. وزەی ڕۆشنایی یان شەپۆلە وزەکانی ڕۆشنایی ڕەوتێکی ڕەواندنەوەی نییە بەڵکو پێکهاتووە لە لەرزەکان کە پێی دەوترێ کوانتەم واتە چەندە. ئەم گریمانەی کە نەدەگونجا لەگەڵ بیردۆزە کلاسیکییەکاندا، ڕۆشنایی و کارۆموگناتیسی زەمینەیەکی بە پیتی لە گۆڕانکارییدا چەڵاند. لەسەر وشەی چەڵاند پەراوێزێک هەیە. چەڵاند واتە ئامادە کرد. کۆتایی پەراوێز. بۆ ئەو بیردۆزە فیزیکیانە و هەروەها بیرکردنەوەیەکی قوڵتریشی هێنایەکایەوە لە چەمکی سروشتی ماددە و تیشکدانەوەدا. پلانکن ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و هەشت ی زایینی لە شاری کیڵی سەر بە ئەڵمانیادا لەدایکبووە، لە زانکۆکانی بەرلین و میونخدا خوێندویەتی. لە تەمەنی بیست و یەک ساڵیدا دکتۆرانامەی فیزیکی لە زانکۆی میونخ وەرگرت. هەر لەو زانکۆیەدا بۆ ماوەیەک بە مامۆستایی مایەوە، پاشان بووە ئوستاد لە زانکۆی بەرلین، ئیتر هەر لەوێ تا ساڵی هەزار و نۆ سەد و بیست و هەشت ی زایینی مایەوە و لە تەمەنی حەفتا و شەش ساڵیدا خانەنشین بوو. پلانک زۆر گرنگی ئەدا بە ڕشتەی تیشکدانەوەی تەنە ڕەشەکان. ئەو ناوەی سەپاند بەسەر ڕشە خەڵ و زینەکاندا کە لە کاتێکدا گەرم دەکرێن تیشکدانەوەیان لێ دەردەپەڕێت. تەنی ڕەشی خەڵ و زین بەو تەنە دەوترێت کە هیچ ڕۆشناییەک ناداتەوە، بەڵکو هەر ڕۆشناییەکی داکەوتوو لەسەری بێت هەڵیدەمژێت. فیزیاگەرە تاقیکارەکان هەستان بە پێوانێکی زۆر وردی ئەو تیشکە دەرپەڕیوانە کە لەم تەنە ڕەشانەوە دەردەپەڕێت. یەکەم هەنگاوی بەکار و گرنگی پلانک هاوکێشەیەکی جەبری داڕشت کە بە شێوەیەکی ڕێکوپێک پەسنی تیشکدانەوەی تەنە ڕەشەکان دەکات، بەڵام ئەو هاوکێشەیەی پلانک نەدەسازا لەگەڵ ئەو قانوونە فیزیکیانەی کە پەسەند کراو بوون لەو سەردەمەدا. پلانک زۆر چووە ژێرباری ئەم کێشەیەوە تا لە کۆتاییدا ڕێی بۆ بیردۆزەیەکی نوێ خۆشکرد بۆ چارەسەرکردنی ئەم هاوکێشەیە کە دەڵێت، وزەی تیشکدانەوە تەنها بە چەند دانەیەکی تەواو و ورد دەردەپەڕێ کە لە چەند یەکەیەکی سەرەتایی پێکدێت. ئەمەی ناونا چەندە یان کوانتەم؟ ئەگەر بە بیردۆزەی پڵانک بێت ئەوە ئەنجامی بڕە ڕۆشنە لەسەر لەڕە ڕۆشنە یا ڕەنگی ڕادەوەستێت هەروەها لەسەر ئەو بڕە فیزیکە ڕادەوەستێت کە پڵانک ناوی دەبات بە هێمای H کە ئێستا پێی دەوترێت جێگری پڵانک. هەرچەندە ئەم بیردۆزە بە پێچەوانەی ئەو بیردۆزە فیزیکییانە بوو کە دەزانران، بەڵام لەگەڵ ئەوەیشدا کە خستییە کار توانی کێشەی ئەو تەنە ڕەشانە یەکلا بکاتەوە. بیردۆزەکەی پڵانک لەوەدا بوو کە بەرەو پووچانەوە و سڕانەوە بچێت، گەر چوست و کاری بێوچان و ناوداری خودی پڵانک نەبوایە. جا زاناکان لە یەکەم جاردا بە ئەفسانەیەکی فیزیکییان دادەنا. بەڵام پاش چەند ساڵێک دەرکەوت کە چەندە بیردۆز، چەند گرنگ و چۆن لە تیشکدانەوە و ڕۆشناییەکانیشیدا کاری پێدەکرێت، هەتا وەکو ئەنیشتاینیش لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج ی زاینیدا کاری پێدەکرد لە لێکۆڵینەوەی ئەنجامەکانی نیگارکێشانی کارەباییدا، هەروەها زانای مەزن بۆر لە ساڵی هەزار و نۆ سەد و سیانزە ی زاینیدا لە ڕوونکردنەوەی بیردۆزەکەیدا دەربارەی پێکهاتنی ئەتۆمدا کاری پێدەکرد. پلانک لە ساڵی 1970 ی زایینیدا کە خەڵاتی نۆبڵی وەرگرت دڵنیا بوو لەوەی کە گریمانەکەی لە سەدا سەد تەواوە و کارێکی زۆر گرنگ دەگێڕێت لە بیردۆزە فیزیکییەکاندا. بەربەرەکانی پلانک و ناڕەزایی بۆ دەسەڵاتی نازی هۆیەک بوو بۆ ئەوەی ژیانی بکەوێتە مەترسییەوە. ساڵی 1945 ی زایینی کوڕەکەی لە سێدارە درا لەبەر ئەوەی کە دەستی هەبوو لە پیلانگێڕانێکدا دژی هیتلەر، بەڵام پلانک خۆی لا ساڵی هەزار و نۆ سەد و چل و حەوت ی زایینیدا مرد. پەرەپێدانی میکانیک واتە کوانتەم مەزنترین ڕووداوی فیزیکییە لە سەدەی بیستەمدا، هەتاکوو لە بیردۆزەکەی ئەنیشتاینیش گرنگترە.